بەشی چوارەم. ئاخرەکەی ئافرەتە نەناسەکەم دۆزیەوە و پێی ئاشنا بووم ساڵانێکی زۆر بەسەر مەرجی مامۆسایە تێپەڕێ کۆمەڵێک نیگار کێشی لا و لە فەرهەنگەوە هاتوونەتەوە و قوتابخانیان تاو کردووە تا ڕادەیەکیش نیگارکێشی بۆتە یەکێک لە هۆیەکانی نانپیاکردن هەن خەریکی وێنەی پروپاگەندەی بازرگانین و یان دیکۆری شانەوە کێشن وێنە و نەخشی کتێبەکەن وێنەی خەڵکی یەکەن و کاریکاتێر بۆ ڕۆژنامەکانە نێرن هەندێک لە قوتابیەکانی پێشووی مامۆستا و زۆربەی زۆری لە فەرهەنگەڕاوەکان خۆیان لافی مامۆستایی لێدەن و پێشانگاکەنەوە لە زانکۆش کۆلێژی هوەری کراوەتەوە و دەتوانرێ بوو درێوا خەریکە وردە وردە مامۆسا لە بیرەکرێ ئێستا من نەتوانم بیرەوەریەکانی خۆم دەربارەی ئەو نیگارکێشە هونەرمەند و ئینسانە گەورەیە بڵاو بکەمەوە کە گیانی خۆی کردە قوربانی هونەر و ئابڕووی خۆی و هاونیشتیمانیەکانی لە ساڵانی پاش خەرمانانە نووسین دەربارەی ژیانی مامۆستا بوو بۆ جۆرێک نانپیاکردن هەر کەسێک چی بە قەڵەمەکەی داهات ئەی نووسی شتی سەیر سەیریان دەربارەی ژیانیی گێڕایەوە، تەنانەت یەکێک لەو نووسەرانە بێ شەرمی گەشتە ڕادەیەک کە نووسیبووی گوایە ماوەی سێ ساڵی ڕێک لەگەڵ مامۆستادا کە لە تاراوگە بووە نامەیان بۆ یەکتری نووسیوە و هەرچی نهێنییەکانی ژیانی هەیە لای ئەو درکاندوویەتی. ئەو شتانەی بڵاوە کرانەوە جگە لە شتی پڕوپووچ، چیدی نەبوون ئێستا و چیرۆکە بێسەروبەرانە برەویان نەماوە و خەریکە ڕووداوە گرنگەکانی ژیانی ئەو و بەسەرهاتەکانی و ئەو هەواڵانی کە بۆ وریاکردنەوەی خەڵکی دەیدا و قۆناغەکانی گیانبازی بە گوێی خەڵک دەگات من ڕێ بە خۆم نادەم بڵێم ئاگاداری ورد و درشتی نەبەردەکەی مامۆستام لەگەڵ هێزە ئەهریمەنییە چەوسێنەرەکاندا بەڵام هیچ نەبێ هەوڵەیەم پەی بە ڕۆح و کونجە پەنهانەکانی دڵی بەرم کە سەرچاوەی گەورەیی و بێگەردی و لە هەمان کاتدا لاوازی ئەوە هیچ نەبێ ئەتوانم بڵێم کە مامۆستا ماکان نیگارکێشێکی گەورە بوو تەنها لەبەر ئەوەی کە باوەڕی بە کارەکەی خۆی هەبوو و دڵنیاش بووە لەوەی کە دەتوانرێ لە ڕێی هونەری نیگارکێشانەوە دژ بە ستەم و ئازادی کوژی خەبات بکرێ ئەو بە تەنها هونەرمەند نەبوو بەڵکو هونەرمەندێکی گەورە بوو چونکە ئینسان بوو مەینەتی کەسانی تریش دەبووە مایەی کەسەر بۆی من ئێستا لە کونجێکی قوتابخانەکەی مامۆستایە دانیشتووم و چەند ناوی ئەهێنرێ لای من ئەوەندە گەورەتر ئەبێت بەلای منەوە و قوتابخانەیە وەکو پەرزگایەکی لێ هاتووە و لەو ڕۆژەوەی ئاغاڕەجە کۆچی دوایی کردووە من خۆم بە سەرپەرشتیاری ئەو حرەمازانم ئێستاکە خەریکی ڕێخستنی بیرەوەریەکانم وێنەیەکی مامۆستام لە بەردەمدایە کە یەکێک لە قوتابیەکانی پاش مردنی کێشاویەتی، دەموچاوێکی درێژ، تەوێڵێکی بڵند، دوو ڕوومەتی بەرز، لووتێکی شکستە، چاوەکانی درشت و تیژ، برۆکانی کەوانی، چەناکەیەکی پان و لە خوارەوە قوت. چاویلکەیەکی چوار چێوە ڕەش لە چاودا و نیگاکەی وا پیشان دەدا کە ئەگەر لە شتێک ورد دەبێتەوە دەڵی دەیەوێ بەم قاشێک دەمارەکان لە نێو گۆشت و پێست وێزقانەکان دەربهێنێت لە نیگایدا ناسکترین ژەیەکانی ڕۆحی ئینسانیە کەونە لەرزە لە کارەکانی ئامە دیارە ئەوەی لە سروشتی خەڵکی ئێرانا پەنهانە ئەو بە ڕووتی پیشانی ئەدا ئەو وێنەی نیگار کێشەکە کێشاوێتی بە وێنەیەکی ئەسلی خۆی بەراورد دەکەم لە وێنەکەدا زەردەخەنەیەک بە دەوری لێوەکانیدا باڵەفڕەیەتی زەردەخەنێکی دروستکراو نییە بەڵکو زەردەخەنەیەک ڕاستکۆ نیشانی تاڵی ژەهرێکە کە ژیانی ئەو خەڵکانی دەوروبەری ژاراویە کرد ئەم زەردەخەنەیە هەمیشە لە دەوری لێو و چاویدا لانەی خۆی کردووە. نیگارکێشەکەش هەوڵی داوە ئەم زەردەخەنەی پیشان بدات بەبێ ئەوەی لە هێڵەکانی دەموچاویدا نیشانەی زەردەخەنە دەربکەوێت. بەڵام چەند جیاوازە لەو زەردەخەنە سروشتیەی کە لە وێنە ئەسڵیەکەیدا بەدیەکرێ. ئەم زەردەخەنەیە زادی شادی نییە. ئەم زەردەخەنەیە ئەوە ناگەیەنێت کە مامۆستا لە ژیانیدا بەرخوردار بووە. ئەم زەردەخەنەیە لەو پەڕی دڵگرانیەوەیە وەکەوەی مامۆستا ویستبێتی بڵێ ئەم ژیانە چەند شیرینە ئەتوانرێ چەند شیرین تریش بکرێ ئەفسوس کە ئێمە تاڵێک هەیە چێژین لەگەڵ ئەوەشا نیگار کێشە لاوەکە ویستویەتی بەپێی بۆچوونی خۆی مامۆستا پیشان بدات ویستویەتی مرۆڤێکی پڕنەهێنی و ئارام پیشان بدات تەنها و لایەنی مامۆستای خستۆتە ڕوو کە هەموو ئەیزانن بەڵام ئای چەند جیاوزی لە نێوان ئەو مامۆستایە و ئەو مامۆستایەدا هەیە کە ئافرەتە نەناسەکە بە منی ناساند قوتابیەکەی مامۆستا لەم وێنەیەدا کە ئێستا لە بەردەم مایە شتێکی ئەو تۆی نەوتوە زیاتر لەوەی کە من وتومە کابرایەکی بە ئیرادە بووە خوێنی دڵی خۆی خواردۆتەوە ئارام و نهێنی پۆش هاوڕێیەتی کەسی ناکرد، گۆشەگیر بوو لە پیاوە گەورەکان و تەڵەکەبازەکانی سەردەم و لەوانەی کە نانیان بە نرخی ڕۆژە خوارد، لەوانەش کە جگە لە تێرکردنی ورگ و لەشیان هیچ ئامانجێکی دیکەیان لە ژیانا نەبوو، بێزار بوو. بەرگەی بینینی سەر و پەتەڵاکی ئەوانەی ناگرت، لە هەر کۆڕ و کۆبوونەوەیەکدا کە ئەوانەی تێدابوایە لە پڕێکا هەڵدەسا و بەبێ ئەوەی داوای لێبوردنیان بکات ئەڕۆیشت. بەڵام لە هەمان کاتدا هاوڕێ و دۆستی هەمووان بوو وەختێ هەستی بە بێگەردی و ڕاستگۆی بەرامبەرەکەی بکردایە لە ناخی دڵەوە گەشایەوە هاوبەشی مەینەتیان بوو دەیتوانی خۆی بخاتە ئاستیانەوە و ببێتە دۆستی میهرەبانیان کۆمەچیە کردن و خەمیانە خوارد هەر کەسێ بچوایە تەماڵی ڕێزی لێنا چەندان کاتژمێری کاتی گرانبەهای خۆی لەگەڵ خەڵکانێکی سادەیا بەسەرە برد بە جۆرێک هەموو خۆیان بە هاوڕێی هاوگیانی ئەوە زانی لە شوێنی خۆشیا قورس بوو گەر هەزار جار کەسێک بچوایەتە دیدەنی تا خۆشی نەویستایە بۆ دیدەنی ناچوویەوە بەبێ هەز بە گەورەزانین و شانازیکردن ئیرادەی بەسەر هەموواندا ساڵ بوو نەئەچوو ژێرباری کەسەوە تا بە ناخی شتێکی نەبینایە دڵی خۆی نادایە و لێی سارد نابوویەوە هەمیشە بایەخی بە شیکی و ڕێک و پێکی ئەندامەکانی ئەدا، کارگە هونەریەکەی مەکۆی جەنجاڵی بوو، هەموو بەم جۆرە دەیانناسی و نیگارکێشەکەش هەر بەم جۆرە کێشایەتی، بەڵام ئافرەتە نەناسەکە سەبارەت بە توانای بەرەنگاری و هێمنی ئەو بەسەرهاتی زۆری پێیە دەبێ و ئافرەتە دەربارەی ئەو لایەنانی ژیانی ئەو بدوێت. من ئەم ئافرەتە بە نەناس لە قەڵەمەیەم، چونکە خۆشی ئەڵێ کە تا ئێستا کەس ئەوی نەناسیوە، با ئەم حەقەی بەینێ، چەند ساڵێک لەسەر یەک دەستورم دەدا کە ڕۆژی حەوتی بەفرانبار دەرگای مۆزەخانی قوتابخانەکە دابخەن خۆشم لە نووسنگی قوتابخانەکەیا دانیشتم و چاودێریم دەکرد تا بزانم کێ لەم ڕۆژە مێژوویەدا بۆ دیدەنی مۆزەخانەکەیەت من خۆشم تاقە چاودێری قوتابخانەکە بووم ئەو قوتابخانەی مامۆستا یەکێکە لەو دائیرە میریانەی کە بودجەی بۆ تەرخان کراوە مانگانە مۆڵێک پارە بۆ قوتابیانی و فێرگەیە خەرجەکرێ لەم سیانزە ساڵی دواییدا واتە لە کاتی دوورخستنەوەی مامۆستاوە بۆ کەڵات نزیکی چەندان ملیۆن تمەن لەم قوتابخانەیەدا خەرج کراوە و تا ئێستا سیانزە هونەرمەندی پێنەگەیاندووە بەڵام بەلایەنی کەمەوە 1300 قوتابی لی دەرچووە کە بڕوانامەی بەکالۆریۆسی هونەرە جوانەکانیان پێدراوە و لە دایرەکانی میریدا کارەکەن هەر لە دایرەی کان و کانزاوە بگرە تا بانقی کوشتتوکاڵی و پیشە و هونەر خەریکی پینۆپەڕۆکردنی کاروبارن. بەڕێوبەری ئەم قوتابخانەیە دەرامەتێکی باشی هەیە هەر وەزیرێکە گۆڕێت بەڕێوبەرێکی تر لە قوتابخانەکە دانێت هەر لەبەر ئەمە بەلایەنی کەمەوە قوتابخانەکەمان ساڵی دوو بەڕێوبەر بەخۆیەوە ئەبینێت بەڵام دە ساڵەبێ کە هەر من چاودێریم بۆیە ئەوەندە دەسەڵاتم هەیە کە ڕۆژانی حەوتی بەفرانبار مۆزەخانەکە دابخەم. جارێک بەو بیانووی کە پێویستە هۆڵەکە پاک بکرێتەوە و جارێکی دی بەو بیانووی کە ساپیتەکەی دڵۆپاکا و جارێکی تریش بەو بیانووی کە خۆم ناساغم. سێ چوار ساڵ تێپەڕی و کەس نەهات. ئافرەتە نەناسەکە نەهات تا ڕۆژی حەوتی بەفرانباری ئەمساڵ. ئێستا پانزە ساڵ بەسەر ڕۆژی مەرگی مامۆستایا تێپەڕێت. ڕۆژی حەوتی بەفرانبار دەستورم پێیان دا دەرگای هۆڵی مۆزەخانەکە دابخەن خۆشم لە نووسینگەکە دانیشتم لە پەنجەری ژوورەکەوە دەمتوانی چاوم بە هامۆشۆکەران بکەوێت سعات چوار و نیوی پاشنیوەڕۆ بوو قوتابیەکان قوتابخانەکەیان جێهێشت زۆر بەشیان ڕۆشتبوون ئۆتۆمبیلێکی جوان لە بەردەم دەرگای قوتابخانەکەی ڕاوەستا ئەو ئافرەتی کە ئۆتۆمبیلەکەی لێخوڕی لی هاتە خوارێ ئافرەتێکی باڵاناوەنجی ڕەشپۆش سەنگین و گوڵئەندام هاتە حەساری قوتابخانەکە و ویستی ڕوو هۆڵەکە بڕوات کە چەند هەنگاوێک نزیک بووەوە و تەماشایەکی کرد سەری سوڕما بەڵام لەگەڵ ئەوەشدا لەسەر هەنگاوەکانی بەردەوام بوو لە یەکێک لەو قوتابیانەی کە بە پێ پلیکانەکاندا دەهاتە خوارێ شتێکی پرسی یەکسەر پەنجەرەی ژوورەکەم کردەوە پرسییم خانم چ فەرمایی شتێکتان هەبوو دڵم کەوتبووە تەپەتەپ بە زۆر بەسەر خۆما ساڵ بووم هەستمە کرد ئەو شتەی ساڵانێکە چاوەڕێیم وا خەریکە ڕوئات دەتوت مژدەم بەخۆمەیە دۆزیمەوە خاوەنی چاوەکانم دۆسیەوە ئەمە ئەو چاوانەیە کە بوونەتە سەر چاوی عذابی مامۆستام بەڵام هێشتا چاوەکانیشم نەبینی بوو خانمە شیکەکە بە بیستنی دەنگی من ڕاچەنی سەری بەرز کردەوە بەو چاوانەی کە هەرگیز پڕنەهێنی و دڵڕفێن نەبوون نیگایەکی منی کرد زەردەخەنەکەی وەک هەتاوی بەهارێک کە دەدا لە بەفری سەرچەوەکان ئاوەها شادی بە دڵە بەخشی بەڵام وەختی هەمان زەردەخەنە دووبارە ئەبوویەوە ئینسان هەستیە کرد ساختەیە بە دەنگێکی پرسۆز و ڕێزەوتی ببەخشە ئاغا بۆ تەماشای مۆزەخانەکات بووم ویستم هەر لە پەنجەرەکەوە وەڵامی بەمەوە و ڕەوانەی بکەم، چونکە دەنگەکە زۆر سادە و ئاسایی بوو. من ئەو ئافرەتەم بە جۆرێکی دییە بینی، بەڵام ڕێز و سۆزەکەی دەنگی وای لێکردم ئەوە نەکەم. جگە لەوەی دوودڵی مرۆڤ لە ژیاندا دووچاری زۆر شتی سەیری ئەکات. فەرموون وەرنە نووسینگەکە با لێرە قسە بکەین. هات، ئاخ، بەرێ ئاغا ڕەجەب ئێستا زیندووە بوو، نەیەتوانی ئەمەیانم لێ بشارێتەوە. زۆر بێ شەرمانە لە بەرچاوی خانم خۆیدا لێمە پرسی ئایا ئەمە هەمان و ئافرەتە نییە کە بە مۆدیل دانیشت بەڵام خۆ ئەگەرم ئافرەتە قەشەنگ و سەرار و سنگینەش بووبێت دەبێ بەڵگەیەک هەبێت فەڕاشەکە خانمەکەی بۆ ژوورەکەم هێنا هەر ئەوەندە هاتە ژوورەوە وەکو کەسێک کە ساڵانێکە من نەناسێت یان یەکێک کە هەموو خەڵکی بە کەس و خزمی خۆی دەزانێ زۆر ساکاران و بە گەرمیەوەتی ئاغا فەڕاشەکەتان گۆڕاوە لێرەدا نەمتوانی بەسەر خۆما زاڵ بم ڕەنگ لە ڕووم پەڕی یەکسەر دڵنیا بووم لەوەی کە ئەم ئافرەتە بە درۆ پێکەنێت هەر قسەیەکی ئەکرد بە دوایدا بەرز پێکەنی لامان کادا پێکەنینەکەی دڵڕفێن بوو پرسیم کوا فەڕاشەکەمان گۆڕاوە خوڵام سێ ساڵ و چەند مانگێک دەبێت کە لێرە فەڕاشە بە هەمان ئاوازی شیر و پڕێزەوە بە هەمان زەردەخەنەی ساختەوتی سەیرە ئەشێ من بە هەڵەیا چووبم ئەم ئافرەتە لە نواندندا کارامە بوو هەر لە یەکەم ساتەوە هەستم کرد کە ئافرەتێکی ئاسایی نییە لە پڕێکا گەرچی بۆ چەند ساتێکیش بێ دڵنیا بووم کە خۆیەتی. تایەک لە چاوەکانی ورد بوومەوە هیچ لێکچوونێک لە نێوان ئەم چاوانە و چاوەکانی تابلۆکەیان نەبوو بەڵام ناو چاوان و دەم و لێو و زوڵفە ڕەش و لووتە ڕێگەکەی لەوانەی تابلۆکە چوون دیار بوو کە زەبری ڕۆژگار ئەم دەم و لێوەی پیر کردووە ددانەکانی خشت و سپی بوون و هەر ئەو دان و لێو تەنکانەشی بوون زەردەخەنەکەیان دڵڕفێنە کرد ئەم ئافرەتە زۆر باشەی زانی کە بە زەردەخەنەکەی چۆن کار لە خەڵکیەکات پاڵتۆیەکی فراوانی مۆدی ئەو ڕۆژەی لەبەردا بوو پاڵتۆکە ڕەش بوو ئێخە و ملیوان ئاوریشمە سوورەکەشی وای کردبوو دەموچاوی ئافرەتەکە پرشنگدارتر بنوێنێت بەری سووری پاڵتۆکە دەبریسکایەوە بە جۆرێک کە لە دووریشەوە هەست بە نەرم و نیانیەکەی ئەکرا. قۆپچەکانی پاڵتۆکە کرابوونەوە، جانتا ڕەشەکەشی کردبوویە قۆڵی و دەستی لە قایشە سوورە بریقەدارەکەی کەمەری گیر کردبوو، کە لەسەر کراسە ڕەشەکە بەستبووی، قاچەکانی ڕێک و پووزەکانی پڕ بوون. دڵنیا بووم کە ئەبێ زۆر وەستایانە لەگەڵ ئەم ئافرەتەیا بجووڵێمەوە. ئەگینا ڕات و منی بێچارەش دەبێ سەر لە نوێ خوێنی دڵی خۆم بخۆمەوە.